دەستەی دوو کەڵکی پاکەرەوەکان لەگەڵ ئەو ترس و دڵەڕاوکێی هەیانبوو، چوونە ناو شەڕێک لەگەڵ دەستەی گورگەکان، شەڕەکە زۆری خایاند و زۆر تووند بوو، یەکلانەکرایەوە تاوەکو ڕۆمیۆ و تاسۆنی ڕووبەڕووی یەک بوونەوە، بە توانای ڕۆمیۆ دەستەی دوو کەڵکێش پاکەرەوەکان شەڕەکەیان بردەوە، ئەلفرێدۆیان ڕزگار کرد، زۆر بە دڵخۆشییەوە بەناو شەقامەکاندا ئەڕۆشتن و سروودی سەرکەوتنیان ئەچڕی. تیشکی خۆر زۆر یارمەتی دام کاتێ بەرچاوەکانی کەوت. زۆر چاکە. تەوا بووین. ئێستا زۆر جوان بووی بەم قردێلە سوورە کاتێ من لە تەمەنی تۆدا بووم وەک تۆ جوان بووم زۆر ناتک و جوان بووم ڕەشیق بووم پرچیشم درێژ بوو بیکۆرۆ بەیانیتان بە ئەوەستەکەی لێرە کوڵم هێناوە بۆ ئەنجلی گوڵ بەڵێ دایە گیان زۆر سپاستەکەم ڕۆمیۆ. باشە. سپاس. ئەمە بۆ تۆیە ئەنجلیتا. جوانە بۆنی زۆر خۆشە. نەکەی ئەنجلیتا ماندوو بکەی زۆر قسەی درێژی لەگەڵ دامەکە تێگەیشتی باش. چی ڕوویداوە ئەنجلیتا زۆر بە نەرمی مامەڵەی کرد وەکو جاران نەبوو دایکم زۆر باشە لەوانەیە گوێ بگرە ڕۆمیۆ بۆ باسی دایکتم بۆ ناکەیت ها دایکم زۆر چاکە دایکم وەکو ئەو گوڵانەی ناودەستە جوانە دایکم زۆر دڵنەرم و بەسۆزە داردانیش پێم توڕابوو. ڕۆمیۆ دەستی بۆ نەبەی بڕۆ دەست بشۆ. بەخوا سەیرە کاتێک من وەکو تۆ مناڵ بووم زۆر زۆر هاریم دەکرد سزاش دەدرام سزا دەدرێ؟ ئاخر ئەو کاتە وەکو تۆ مناڵ بووم تۆش مناڵ بووی؟ داوای لێبرد ناکەم بەڕێز ڕۆسی بەڵام قەت نات بەعقلم کە تۆ مناڵ بووبیت خەڵکی لە سەرەتادا هەموو هەر مناڵ بوون ڕۆمێگیان دایکیشان هەبوو لێشان ترساون منیش وەکو ئەو خەڵکە. قەت دەری ئەکردی؟ ئمهم ئەبوایە ئاوام بکردایە بۆی ئەوی شەقێکی تێڵەدام. ها بەڕاست؟ باشە دەی دوکەڵ کێش پاک دەکەینەوە زۆر زۆر بە باشی دوکەڵ کێش پاک دەکەینەوە. گەورەم من وانازانم هیچ دایکێکی دڕەقەبێ. وایە دایکم دڵرەق نەبوو بەس من زۆر هارو هاج بووم. دەی با خەریکی کاری خۆمان بین دووگەڵ کێش پاک دەکەینەوە. ئەوکاتەت باش بەڕێز ڕۆسی. نامەیەکت لەلای منە. بۆ من؟ نامە؟ فەرموو. بۆم خوێنەرەوە. نامەکە لەلایەن کێوە هاتووە ڕۆمێو گیان؟ بگات بە دەستی ڕێزدار ڕۆسی دایکت ها دایکم چی نووسیوە؟ ڕۆژی پێنجشەممان دێم بۆ سەردانت نا ئەی خوایە گیان خۆمڕۆ پێشەمەیە نامە لە کێ؟ بەخوا دایکم ناردوێتی ئی دایگیان با بیخوێنەرەوە. کوڕە بەخۆت دەزانی من خوێندەواریم نیە پێم بڵێ دایکت چی لە نامەکەدا نوسیوە. ئێ ئێ باش. بەجێ لەسەر خۆ بە دایکە. ئێ خۆ باوکم خوێندەواری نیە. خۆ من ئەزانم لە خوێندندا سەرنەکەوتووە بەس ئەزانێ دووکەڵ چێشت پاک بکاتەوە. کوڕە پێم برێ کەس نەدی نامەکەمان بۆ بخوێتەوە با ڕۆمیۆ دەیەوێ سەردانتان بکات و خەزێنەکەش لەگەڵ خۆی بێنێ و پێشکەش بە ئەنجلیۆ بکە چی خەزێنە؟ ئێ خەزێنەم بۆ دێنێ؟ ڕۆمیۆ جگە لەوە چی تریشی گوت؟ هیچی تر. زۆر چاکە. باوکە ئەو چیتە؟ چی وا تۆی بە خەیاڵا بردووە؟ بیر لەو خەزێنەیە دەکەمەوە کە دایکم دەیەوێت لەگەڵ خۆی بێنێت. خەزێنە؟ وابزانم مەبەستی خەزێنەی بنەماڵەکەمانە کە کاتی خۆی باپیرم بۆی باس کردبووم. جارێکیان یەکێ لە باپیرە گەورەکانم ژیانی دەوڵەمەندێکی ناوداری ڕزگار کرد، ئەویش لە پاداشتی ئەوەدا کۆمەڵێ بەردی شەترەنجی بەنرخی لە دانەی فیل دروستکراوی پێ بەخشی. ئایا ئەم بەردە شەترەنجانە بەنرخن؟ بەڵێ، ئەمە میراتی خێزانەکەیانە و کوڕم دەوڵەمەندیش ئەبین چونکە نرخەکەی هەشت هەزارە. هەشت هەزار! ئیتر ئەوە دیاریە بە نرخەکەی داپیرتە تۆش ڕەوشتت باش بکە لەگەڵی. زۆر چاکە کوڕێکی زۆر چاک دەوم. فەرموو دابەزە داپیرە ئەوە شوێنەکەیە. کرێکەی دوو دینارە داپیرە خۆ ئەگەر زیاتریشمان بدەی ماڵت ئاوا بی. تۆ عەیب ناکەیت پارە وەرەگریت لە پیرێژنێک کوڕە من وەک دایکتم تۆزێ شەرم بت گرێ وەرە بزانم. دەی یارمەتیم بەو لەم عەرەبانەیە دامگرە. بەخوا قورسی چێ ئەوەندەی دەخۆی زۆر سپاس دەکەم پێ دەچێت تۆ کوڕێکی باش بیت خوا بتپارێزێ ها؟ ها ئەو پێ دەچێ داپیرە بێ ئا ڕۆمیۆ بەڵێەوە داپیرەیە داپیرم گەیشت هۆ زۆر چاکە با بچین لە لای دەرگاکە پێشوازی لێ بکەین باشە خانم خانمەکەم. هاا کوڕە چیتە؟ وابزانم داپیرە گەیشت. ئەزانم من پێش تۆ بینیم. ئەی کوڕە چیتە لاساری نەکەی لێ نزیک بیتەوە نەوەک بێزاری بکەی دەی ناو ماڵ پاک بکەوە. ههههه گێلە. ههههه هاا تۆ بۆ لەگەڵیان ناچی؟ ههههه ئەنجلیۆ بۆچی چاکەتەکە لەبەر نەکردووە لەبیرم چوو دای زوو لەبەریکە بەسە چاو ڕۆسی بەخێر بێ بەخێر بێ خانمەکەم من دڵخۆشم بەهاتنت وشەکان توانای ئەوەیان نییە ئەوە چییە ئێستاش پێڵاو لە پێی خۆت گەورەتر دەکڕی تۆ لە مناڵیەوە ئەم عادەتت گرتو وازی لێ ناهێنی پڵاو ناوە کوڕی من من کوڕە زاکەت نیم من ڕۆمیۆم. ها ڕۆمیۆ؟ بەڵێ لەگەڵ بەڕێز ڕۆسی لە دووکەڵ کێشپاکەرەوە کارەکەم. بەڵێ تۆ ڕۆمیۆی؟ ئەی باشە ئانجلیۆ لە کوێیە؟ ئەو وا چاوەڕێت دەکا ئەوەتا لێرە. ئەوەتان داپیرە ئەوە من لێرەم. کەواتە تۆ کوڕی ڕۆسی؟ بەڵێ داپیرە. ها بەڵام هیچ لەو ناچیت ها باشە پێم بڵێ تۆش وەک ڕۆمێ یارمەتی باوکت دەدەی لە دووکەڵ کێش پاکەرەوەکان نەخێر داپیرە ها با بە تەمام یارمەتی بدەم داپیرە ئەمە زۆر چاکە کوڕم پێویستە لە ڕۆمیۆوە فێری چۆنیەتی کارکردن بیت بەڵام ئانجلیۆ پێدەچێت تۆ کوڕێکی زۆر تەمبەڵ بیت و فێری هیچ کارێک نەبیت نا نا داپیرە ئەنجلیۆ مناڵێکی شەرمنە تەمبەڵ نییە حەز دەکات یارمەتی باوکی بدات بەخوا زیرەکترین کوڕە لە گەڕەکەکە و هەڕۆسی. ڕۆسی، وەرە کوڕە لار و لەوێرەکەم، بۆ خۆتم لێ دەشاریتەوە، وەرە دەی. ئاخر تۆ ئاوا مامەڵەم لەگەڵ مەکە، خۆ من مناڵەکەی جاران نیم. وەکوو پێشان مناڵ نیت، کەواتە وەکوو جارانیش نابێ لە ئاو بترسی. چی؟ تووشت ترسای؟ ئاخر مناڵ بووم. بەڵێ، بە بچووکی زۆر لە ئاو دەترسا، لەگەڵ ئەوەش دەیویست ببێ بە دەریاوان. بەڕاست؟ سەعیا، بەڵێ، بەڵام کاتێک کە سواری کەشتی دەبوو، سەری سووڕا و دەستی کرد بە گریان، بەڕاستی بە مناڵی کوڕێکی زۆر ترسنۆک بوو. ئاه. ها کوڕم، پێڵاوەکەت لەپێکە. ڕۆمیۆ، هیوادارم دەستم بگری بمبەی بۆ ژووری ئەنجەلیتا. بەیانی خەزێنە بە نرخەکەمان وەرەگری تۆ ڕاست دەکەی دایکە ئەنجەلیتا ماوەیەکی زۆرە تێپەڕیوە کە تۆم نەبینیوە. کەس و کارت بەجێ هێشت هاتۆتە شارەکەمان بۆ ئەوەی کار بکات لە پاکردنەوەی دووکەڵ کێش ئەوش بیکۆرۆیە هەر کاتێ لە باوەشی ئەگرم ئەتوانم بۆنی هەوای لادێکەیان بکەم بەڕاست بەڕاستی وایە ئازیزەکەم ئەنجلیتا ئەنجلیتا ئاڵێ بیکۆڕۆ لە تەنایی بە دوورم ئەخات و دووریم لە داپیرە لە بیرەباتەوە بەهۆی ئەمەوە ئەتوانم بۆنی سازگاری دەرەوە هەڵمژم و ئەزانم باراناویە یاخود خۆرەتاوە. کەواتە پێ چۆنە چەند گوڵێکی بۆن خۆشت بە دیاری بۆ بێنم ها ئەوە چاکەیە داپیرە خۆم بۆ ماوا دەکردووی زۆر سپاس ئازیزەکەم ئەنجلیۆ ئەتوانم داوایەکی بچووکت لێداوا بکەم ئەی من؟ تۆش پاداشتی خۆت وەردەگری لەسەر ئەمە، دیارە کە چاوەڕوانتە. ها؟ بەڕاست؟ زۆر سپاست دەکەم داپیرە، ئەمە جوانترین دیارییە کە لە ژیانما پێم درابێت. زۆر سپاست دەکەم داپیرە، کە وات کرد ئەمجێ تا دڵی خۆش بێ. زۆر زۆر سپاست دەکەم داپیرە گیان. ئەوە زیاتر لە دە جارە سوپاسەکەت دووبارە دەکەیتەوە. چونکە تۆ هات لێکردم هەست بە خۆشیکی زۆر بکەم. دە پیرەجان دەی توخوا بۆم باس بکە ئەی هەواڵی بەردە بەنرخەکان چین؟ تێنەگەهیشتم. بەردی شەترەنجە بەنرخەکان. بەڵێ بیرم کەوتەوە ماوەیەکی زۆرە فرۆشتومن ئەدی ئەو خەزێنەیە چییە کە دەتەوێ بیدەیتە ئەنجلیۆی کوڕم ها ئیخوانێ ئەم کڵاوە بۆ داناوە چی کڵاو تۆ زۆر زۆر قورسی دایکە ئەنجریۆ دیارەکەت ناوێ بیدە بە ڕۆمیۆ کەواتە بۆ تۆیە ڕۆمیۆ سپاس دەکەم داپیرە ئەمە بەدەستی خۆت دروستت کردووە بەڵێ بێگومان دایە بیرت چوو ئەو بەدی شەتڕەنجە بەدرخانە لە چەندین پشتەوە خەزێنەی خێزانەکەمان بووە تۆ چۆن دەیفرۆشی ها؟ ئەی نازانی کە تۆ هیچ مافت نییە بە تەنها دەستکاری خەزێنەی بنەماڵەکە بکەیت؟ هەی هەی، گلەی ئەوەم لێ دەکەی کە خەزێنەی بنەماڵەکەم فرۆشتووە، بەڵام نازانی ئەگەر نەمفرۆشتایە، ئێستا تۆ نەدەبوویتە ئەو پیاوەی کەوا لە بەرامبەرم ڕابوەستی و ئەو قسانە بکەیت؟ تۆ مەبەستت چییە؟ کاتێک کە تۆ منداڵ بوویت، تووشی نەخۆشییەکی سەخت بوویت، پارەمان نەبوو بۆ چارەسەری، بۆیە ناچار بووم خەزێنەکە بە هەزار دینار بفرۆشم، چونکە ساختە بوو. خەزێنەکە ساختە بوو؟ ڕۆسی، تۆ بۆ تەنها بیر لەو خەزێنەیە دەکەیتەوە؟ ئایا ئەو کڵاوە و یادگارێکانیت لەبیر چۆوە؟ هێشتا تایەکەی هەر دانەبەزیوە. تۆ ئەم کڵاوە خوریت هەر لەسرە لە کاتی نووسن و نەخۆشیشدا دایکە جان لێ گەڕێ با لەسرم بێت چونکە بەدەستی خۆت چنیوتە ڕۆسی زۆرە خۆشەوێ بێگومان دا دەزانی من دەمەوێ بم بە دەریاوان بەڵێ ئەی چۆن ها؟ باشە چۆنت زانی دایە؟ لەبەرەوەی من دایکتم دایە چیە کوڕم دایگیان پەیمانت پێ دەدەم ئەو کڵاوم لەسەر بێ دا دەمە دەریاوان و کڵاوی دەریاوانی لەسەر دەکەم زۆر چاکە ئێستا بدو ئیسراحەت بکە دەی ئازیزەکەم. ئەو کڵاوەی کە بەدەستی خۆم بۆم چنی لە بیرت کرد و پەیمانەکەشت لە بیر کرد بەڵام من قەت لە بیری ناکەم چونکە من ئەو کڵاوە بە خەزێنەی بنەماڵەکەماندا دەنێم کوڕە شیرینەکەم. داوای لێبوردنەکەم من هەڵە بووم تۆ دەزانی من ناڵێکی زۆر لاسار بووم دەمیست ببمە دەریاوان بەڵام نەمتوانانی ئەو ئاواتەم بێنمەدی گوێمە دەرێ ڕۆسی دووکەڵ کێشباکردنەوەش کارێکی باشە. خەمت نەبێ تۆش ئاگاداری خێزانەکەت بە کوڕەکەم. بیکۆرۆ دایک چەند خۆشەویستە. خەیاڵی ڕۆمیۆ فڕی بەرەو گوندە جوانەکەیان بەرەو ئەو ڕۆژانەی کە دایکی مامەڵەی بەتوندی لەگەڵا ئەکرد بەهۆی هەندێک کاری بێعەقڵانەیەوە. ڕۆمی گیان داوت لە یەکەم جارێت رەم هەڵەیە دووبارە مەکەرەوە بەسەر چاو ئەمە چیتە پێویست ناکات دڵی خۆتون کەی کوڕە شری نەکەم بەڵێ با بڕۆنێ سەباوکە چاوەڕێمانەکات با بڕۆین لە ئەڵقەی داهاتوودا ئەتان ناسێنین بە نانا و تیووی باپیری بۆ چۆن گرفتەکەی خۆی لای ئەنجەلیکا باس ئەکا ڕۆمیۆ و هاوڕێکانیشی هەڵدەستن بە درێژکردنی دەستی یارمەتی بۆیان، بەڵام ئەبێ کێشە و گرفتەکەیان چی بێت و ئایا منداڵەکان سەرکەوتوو ئەبن لە یارمەتی دانیان و ئەتوانن زەردەخەنە دووبارە بخەنەوە سەر لێوانیان، با ئەنجامەکەی لە ئەڵقەی داهاتوودا ببینین.